ئەبو هرەیرە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەفەرموێت، سورەتی تبارک کە سورەتێکە لە سورەتەکانی قورئان و بریتیە لە سی ئایەت، ئەم سورەتە تکا و شەفاعەت لە لای خودا دەکا بۆ هاوڕێکانی خۆی کە لەبەری دەکەن و هەمیشە دەیخوێنن هەتا خودا لەبەر خاتری ئەو لێیان خۆش دەبێ. ئەوانیش ئەڵێن، بەرێ وەڵڵا، بەڕاستی پێغەمبەرمان هاتە سەر و لەم ڕۆژەی ترساندین، بەڵام ئێمە باوەڕمان پێ نەکرد و بە درۆزنمان دانا و وتمان، حاشا، خوا هیچ ئایەتێکی نەناردۆتە خوار، ئێوە ئەی ئەوانەی خۆتان بە فروستادەی خوا دائەنێن، لە گومڕاهییەکی گەورەدان. قسەی خۆتان بەنهێنی بکەن یا بەئاشکرای بکەن چۆنی ئەکەن بیکەن هەمووی لای خوایە کە خوا ئاگای لە هەرچی هەیە لە دڵی خەڵکا بێ. ألا يعلم من خلق وهو اللطيف الخبير. ئایا کەسێ ئەم خەڵکەی دروست کردبێ بە خەیاڵاتی دڵیان نازانێ کە زانستیشی ئەگاتە هەموو دەر و ناو و نهێنی و ئاشکرای ئەم خەڵکە؟ تۆش ئەی پێغەمبەر لە وەڵاما پێیان بڵێ، زانینی ئەمە تەنها لای خوایە و منیش لە مرۆیەک بەولاوە نیم کە هاتووم خەڵک لە عەزابی خوا بترسێنم و دین و ئایینیان بۆ ڕوون بکەمەوە. فَلَمَّا رَأَوْهُ